ابن قەیمی جەوزی ڕەحمەتی خوای لێبێ ئەفەرمێ چوار شتە بێتە سەبەبی ئەوەی کەوا دڵی ئینسان ڕق بێت الطعام الكلام والنوم والمخالطة ڕەنگە ئەم چوار شتە باسکەین خەڵک زۆر لە عجاابی بڵێ مامە کەی شتێک کە ئینسان دڵی پێڕق بێت ئەفەرمێ خواردن خەوتن، قسەکردن، تێکەڵاوبوون لەگەڵ خەڵکا فەرمێ یەکێک لەم چوارە دڵی ئینسان ڕەق ئەکات. ئەو خواردنەی کە ئینسان ئەیخوات بەتایبەت ئەگەر حەرام بێت، بەتایبەت ئەگەر خاوەنەکەی گوێ نەدا لە هەر ڕوویەکەوە پیایکا پیایکات، ئەوە وا دڵی ڕەقەکا وەکو بەردی لێ ئەکا و لە بەردیش ڕەقتری لێ ئەکات. خواردن و خواردنەوەی حەرام زۆر مشکلەیە ئەگەر ئینسان بچێ بە ناوزگیا ئیتر تەواو قورآن و حەدیث تەسیری لە ناکە خاڵی دووهەم با خواردن و خواردنەوە کە حەڵاڵیش بێڵ بەڵام زۆر مەخۆ زۆر مەخۆرەوە کە ئەوە بوو ئەوە ئەبێتە سەبی ئەوەی کەوا دڵ ڕق بێت خاڵی دووهەم زۆر خەوتن دڵی ئینسان ئەمرێنێت ڕقی ئەکات لە زیکر و یاتی خوا غافڵی ئەکا لەو شتێکەوە پێویستە هەوڵێ بۆ بدا لێ بێ ئاگا ئەبێت خێر ئەزانی قسە بکەی بەخێر ئەگەر ئەزانی بیڵێ ئەگەر نازانی بێدەنگ بە ئەوە بۆ تۆ باشتر ئەگەر باوڕت بەخوا بە ڕۆژی دوای هەیە قسەکردنی زۆر دڵی ئینسان ڕقەکە خاڵی چوارم تێکەڵاوبوونی زۆر لەگە خەڵکە هیوا هەیە ستاری نییە لە ماڵەوە پێنج دقە ئۆقرە ناگرێت ئللا ئەبێ بچێتە ناو قەرەباڵغەیەک یا لەگەڵ ئەو جەماعەتە یا لەگەڵ ئەو جەماعەت دابنیشێ کە داش ئەنیشێن ئەوە نەبێ لەم سەری دانیشتنەکەیان تا ئەو سەری باسێکی خوای تیابێ سڵاواتێکی لە دیار پێغەمەر سەڵ الله عليه وسلم لێ بدەن باسی ئەمەکەن باسی ئەوەکەن لە شەرقەوە هێنن بۆ غەرب لە جنوب بۆ هێنن بۆ شیمال هیچ نامێنێ باسی لێوەنەکەن ئەگەر باسی شتێک هەبێ لە ئارایە و باسی لێوەنەکەن دڵیانەتەقێ باسی هەموو شتێک کەن هەموو ئەو شتانە کە دێ بە گوێتا ئەیبیستیت ئەوە دڵت ڕقەکە ئاگادار بە بڕۆ بۆ مەجلسێک لە شوێنێکا لەگەڵ جەماعەتێکا بەکەوە ئیسیفادە هەبێ بۆ دو ڕۆژی خۆت بۆ قیامەتی خۆت ئەگین هەموو ئەوە بێتە مای نەگبەتی و دڕەقی بۆ ئینسانی مسلمان